بەشی بیست و شەش. نانی نیوەڕۆمان خوارد دەربارەی هەموو شتێ دواین بە تەنها و خۆشەویستیە نەبێ کە هەردووکمان لە دڵی خۆماندا حەشارماندا بوو بەڵێ خۆشەویستی ئاشکرای ئێمە هەر ئەو شەوە لە کەناری ڕووباری کەرەجەوە لەژێر دار بناوەکاندا دەستی پێکرد و هەر لەوێش کۆتایی پێهات تەماشاکەن ئەمەیە موسیبەتە گەورەکەی ژیانی ئەو ئەزانن ئەو ئاگری کە لە ژێر خۆڵەمێش ئامێنێتەوە چەند دەوامەکات خۆشەویستی نهێنیش ئاوایە خۆشەویستیە کە مرۆڤ پرکێشی ناکات هەرگیز لەگەڵ هیچ کەسێکا دەرباری بدوێت ئیدی لەبەر هەر هۆیەک بێت کۆت و پەیوەندەکانی کۆمەڵایەتی جیازی چینایەتی یان لێکتر نەگەیشتن و هەر هۆیەکی تر ئەو خۆشەویستی دەرونی مرۆڤە خوا و ئەی سووتێنێ و لە کۆتاییدا وەکو قڕقشمێکی تواوەی ساف و ڕوونی لێدێت من نەمدەوێرا شتەکانی ناو دڵمی خۆمی پێ بڵێم ئەو ئەویست پارێزگاری من بکات لەگەڵ ئەوە شاد جیاوازێکی گەورە لە نێوانمانا بوو من بە تەواوەتی دەسەڵاتم بەسەر خۆمانە بوو نەمەتوانی ئەوەی کە لە قوڵایی دڵما جۆشێت بە تەواوەتی بیشارمەوە لە لەرزەی لێوەکانما لە ڕفتاری پڕێز و میهرەبانما لەگەڵ ئەوە لە گوێڕایاڵیە کوێرانەکەمان لە ئەنجامدانی فەرمانەکانیا لە نیگای چاوەکانما لەو تاسە و پەرۆشیی دای دەگرتم وەختێ ئەومە بینی لە تەواوی کاروبارەکانی ترم لە گەڵیا ئەو سەودا سەریەم بە ئاشکرا پێوە دیار بوو بەڵام ئەو جۆرەی دیکە بیریە کردەوە جۆرێکی دیکە هەستیە کرد بەڵام دەیتوانی بەسەر هەموو هەست و سۆزەکانی خۆیان ساڵ بێت گەر کەسێک بەردەوام چاودێری ئێمەی بکردایە بە تەنها گەشتە و بڕایی کە من شەیدای ئەو بووم و ئەویش کابراایەکی دڵڕقە و بە هیچ جۆرێک ئاگای لە خۆشەویستی من نییە هەر بۆیە ئەویش زیاتر لە من ئازاری کێشا و ئەو تابلۆی کە ئێستاش بەرامبەرتانە بەڵگەی ئەو قسەیەمە ئاخ ژیانی من چەند خۆشە بوو ئەگەر ئەو ڕۆژە جورئەتم بکردایە و خۆم بەو بناساندایە هەر هیچ نەبێ وەکو ئێستا کە ئێوام ناسن تەواوی ئەو ڕۆژە لای ئەو بووم هەر لە ژووری نیگارخانەکەی دابووین جاری وابووی جێک بۆ دیدەنی دەهات ئەو دەما غەڕەجە بەسەری پەنجە لە دەرگاکەی دەدا ماکان بەڕێزەوە داوای مۆڵەتی لە من دەکرد و کارتۆنێکی دەدامێ کە هێڵکارییە جۆراوجۆرەکانی خۆی تێکردبوو یان گۆڤارێکی دەدایە دەستم کە تێیدا کارەکانی لە ئۆتریش چاپ کردوون و هەروەها چوارینەکانی خەیام کە وێنەی کێشابوون ئینجا دەڕۆیشت ئیتر من بە تەنها مامەوە یان خەریکی خوێندنەوە بووم یان خەم مەخوارد هەندێک جارش لە دنیای ئەو وێنانەیە نقمە بووم و هیچم بێرنامە تەماشای هەڵکارێکانیم دەکرد و لە کارە تاو نەبووەکانی لەزەتم ئەبرد کاتەکە وا خێرا تێپەڕی وەختی هەوا تاریک بوو سرم سوڕما هەرکە هەڵساموتم ماکان ئێمە بێ کەسی نزیکی یەک بین بەڵام ئەوتی ئەبێ هاوڕێ یەک بین مانای قسەکەی لای من ئاشکرانە بوو قاپ و تەسفەکەی دەرهێنا پرسییم ئەتەوێ لەگەڵما بیت؟ وتی، یەم تا بەڕێت کەم. وتم، با بچین بۆ کەناری ڕووباری کەرەج. وتی، سوودی چییە؟ لە نێوان ئەم شەو و دوێنێ شەوا دنیایەک جیاوازی هەیە. وتم، بەلای تۆ. بە هەردوو دەستی توندم و چاومی گرت، بە نیگایەکی پڕ لە پاڕانەوە چاوی بڕیە چاوەکانم و وتی، گەرم زانی چی لەو نیگایەنی تۆیا هەیە، ئەوسا ئەم شەویش دەبوو بە دوێنێ شەو. وێنەکە شتمە کێشا وتم ئێستا شەروام لێوەکانی لێک ناو ئاگایەنە یا بێ ئاگایەنە ماچێکی نییە و چاوانمی کرد و پاشان پێکەوە لە ماڵەوە چوینە دەرێ. ئیدی شتێکی ئەوتۆ نەماوە بە ئێوەم نەوت پێ گەر پاش بەسەربردنی سێ ساڵ لە تاراوگە ئەم تابلۆی نەناردایە لەوانە بۆ وشەیەکی دیکەم نەبواە بێڵم گەر ئەو تابلۆیە نەگەشتایەتە تاران و من لی بێخەبەر بوومایە لەوانە بوو ئاشنایم لەگەڵ ئەم نیگار کێشە تاوەکو زۆربەی ئارەزوە سەرڕۆکانی ترم کە تا ئەو ساتە بەسەر مازاڵ بوون لە یادم بچوایەتەوە من کە بەشێکی ژیانی خۆم کردە قوربانی لە هەموو شتێکی خۆم بورام ئەمە پێویستی بە باسکردن ناکرد دڵم خۆش بووەوەی یەکجار لە ژیانما قوربانیەکم داوە بەو خۆ لە ژیان بێبەشکردنە بەختەوەری و سەلامەتی مرۆڤێکی لە خۆم سوودمەندترم کڕیوەتەوە بەڵام ئەو تابلۆیە بەڵام ئەو تابلۆێ بەو چاوانەوە کە ئاوا کێشاونی ئیدی ژیانی منی بۆ هەتا هەتایە سەرەونگون کرد دوای ئەو شەوەی کەناری ڕوباری کەرەج و گفتوگۆی دواترمان لە نیگارخانەکەی گەشتمە ئو باوڕی کەی تر تەنها لە تاقە ڕێیەکەوە توانم پەی بە کونجەکانی دڵی بەرم ئیدی نیگا و جوانی و ئارایشت و دڵڕفێنی من کاری لەو ناکرد هەموو ئەوانە وەک ئەوە بوون بەردێک بە لۆکەیا بکێشیت بێگومان هیچ کاردانەوەیەکی نابێت بەردەکەش لە نێو لۆکەکەدا ون دەبێت من تەنها لە ڕێی کۆشش و تەقەلای پترەوە لە ڕێی فیداکاری گەورەترەوە ئەمتوانی جێی خۆم لە دڵی ئەوها بکەمەوە بەڵام لە هەمان کاتە هەستمە کرد چەند خۆشەویستی من بۆ ئەو کارکردن زیاترە بوو ئەو کەمتر دەرفەتی دەدام تا لە میوەی عشقی بەرخودار بم لەو ڕۆژە بە دواوە ئیدی هەفتەی دووسێ جار دەڕۆیشتم بۆ لای بەردەوام من بیانویەکم دەدۆزیەوە و دەچووم بۆ لای هەمیشە من تەلەفۆنم بۆ ئەوە کرد و وادەم لێ دەسەند تەنانەت بۆ جارێکیش چیە داوەتی نەکردم بەڵام کاتێکە چوون بۆ لای یان بە تەلەفۆن قسەم لەگەڵا کرد دیار بوو کەیفی پێم دەهات و خۆشحاڵ دەبوو بە پەرۆشەوە پێشوازی لێکردم جاری وا هەبوو ئەو سەرقاڵی کارەکەی دەبوو منیش دادەنیشتم و تەماشایم دەکرد جاری واش هەبوو دەم خوێندەوە پێکەوە قسەمان دەکرد دەربارە ڕابردووی خۆی بۆم دەدوا و منیش هەوڵم دەدا لە قسەکانیدا ئەو تەسەوراتانی لێ دەربێنم کە دەربارەی من هەیەتی جاری وا هەبوو دەربارەی هەندێک کاری ئاسایی قسەمان دەکرد بە وردیەوە گوێی بۆم ڕادەدێرا کاتێک دەربارەی کارێک کە مەترسی تێدا بواە قسەی بۆ دەکردم هەموو لایەنەکانی ئەو کاری بۆ ڕوونەکردمەوە سەرنجم دابوو کە هەمیشە و لە گشتکارەکانیان گەلێ وریا وردبین بوو هەرگیز لەو باوەڕدا نەبووم کە سەرباری خۆشەویستی بۆ من ئاوها وریا وردبین دەبێت وەختێ بیرەوەرەکانی ڕابردووی خۆی بۆ جێڕامەوە لە دەنگیا ئاوازێکی نەرم و خەمزەداس پێ کرا. بە وردی ئەوەی بۆ باسە کردم کە چۆن ئاغا ڕەجەبی ناسیوە و چۆن لە هەموو کەسێک پتر متمانەی بەو پیاوە هەبووە. بە لای ئەوەوە ئاغا ڕەجەب لە لادێیە تۆکمەکانی هەمەدان بوو، بە مەقاشی شتی لێ دەرناهێنرا. بەڵام هەرگیز نەیدەویست و بواری نەدەدام باسی ڕابردووی خۆمی بۆ بکەم. دوای ئەو ئاماژەی کە ئەو ڕۆژە بۆم کرد و من جورئەتی درکاندنی نهێنێکانی خۆم نەبوو. ئیتر هەرگیز دەرفەتی نەدامێ. مەگەر ئەوەندەی پەیوەندی بە سەرۆکی ئاسایشەوە هەبوایە کە گوێی بۆ ئەوە شل دەکرد لە ڕوانگەی بایەخدان بە ژیانی منەوە نەبوو تەنانەت لەوەشدا هەر بیری لای کار و وەچنگهێنانی سەرکەوتنی خۆی بوو تەماشاکەن کاتی ئەڵم کاری خۆی مەبەستم لە خۆپەرستی نییە ئیتر وردە وردە لە کاروبارە سیاسەکانی داوەها بوو بوو ماشنای کەندێجار لە بەردەمی مندا پرسیاری وەهای لە ئاغاڕەجەب دەکرد و ڕێ پێدەدا مەسلی وەها باس بکات کە ئامادە نەبوو لەبەردەم کەسی تردا ئەوە بکات. دوای حەو هەشت مانگ هاتوچۆم بۆ ماڵیان ڕۆژێکیان کە لە ژوورەکەیدا لای سۆپاکەوە دانیشتبووم ئاغا ڕەجەب بە شڵەژاویەوە خۆی کرد بە ژووردا وتی ئاغا دەقیقێک بفەرمونە دەرەوە هەواڵێکی بەپەلم پێ بۆتان مامۆستاوتی چی ڕوویداوە هەر لێرە قسە بکە ڕەجەب بە چاوێکی پڕترسەوتی دوێنێ شۆفەر هات میرزایان گرتووە مامۆستا پرسی چۆنە زانی وتی ئێسا کە چوون بەستەکە ئێوە بە ئەندام شانەکەی هاوکاری بگەێنم پێی وتم کە لەواچە دوێنێ شەو گرتبێتیان یا تووشی مەترسیەک بووە پرسی باشە چۆن نەزانی گیراوە ڕەجە وەڵامی دایەوە هاوکارەکەی ئەمەی نازانی من خۆم زانیم مامۆستا هێشتا هێمن بوو یان هێمن داهاتە پێشاو لە کاتێکا ترس منی داگرت بوو لا غەڕەجەبی پرسی چۆن زانیت ئاغاڕەجب لە وەڵام هاوتی وا قەرار بووە کە هەر کاتێک شتێک لە ماڵیانە ڕوویدا گوڵدانێکی لە کاغەزی سوورەوە پێچراو لەسەر قەراغی پەنجەرەکە دابنێت ئەمڕۆ بەیانیش گوڵدانێ لەسەر قەراغی پەنجەرەکە دانرابوو مامۆسا پرسی باشە تۆ چۆن نەزانی کە دوێنێ شەو ئەویان گرتووە ڕەجە بۆڵامی دایەوە لە دراوسەکانم پرسی تۆ پرسیت بەڵێ ئاغاجان هەڵسایە سەر پێ و باڵچوونەوتی کێ پێی وتی بچی بۆ ئەوێ ئاخر ئاغا بەڵگە و شتی زۆر لە ماڵەکەیانە هەیە ئەمویست کارێ بکەم ڕەجەب تۆ شێت بوویت هەموو لە شیە لەرزی یەکەم جار بوو بۆ شڵەژاویە بیبینم هەرگیز لەو بڕایەدانە بووم بەو جۆرە تێک بچێت پاڵتۆکەی دەستی لەسەر کورسەکە دانا قاپ و تەسپێکی دەرهێنا دانیشت و باغاڕەجەبی وت بڕۆ بڕۆ دەستە گوڵی خۆت وەشاند بۆچی لێرە ڕاوەساوی تۆزێک هێمن بوویەوە وتی ئەگەر ئەوراق و بەڵگەنامە و ئامێری کۆپیەکان دەستکەوت بێ حاڵمان خراپە بێ ئەبێ بزانین چۆن گیراوە بەم بێ پەرواییە ئەشی هەڵەیە بکە هەمومان توش بین ترس دایگرت بووم بەڵام نەک بۆ خۆم من گەر بم زانایە گیرێم و گرتنەکەم وای لێ دەکا منی خۆش بێت ئەوە دەبۆمایی خۆشحاڵیم تۆزێک بە ژوورەکەدا هات و چوو پاشان ڕەجەبی بانگ کرد و لێ پرسی چۆنت زانی ماڵەکەیان پشکنیوە ڕەجەب بە هێمنیە وەڵامی دایەوە کاتێک فەرهاد میرزایان بە ئۆتۆبێلێک لە ماڵەوە دەرهێنا من لەستەری شەقامەکە ڕاوەستا بوو پرسی کەی وتی سعاتێک لەمە بەر سەیری سعاتەکەی کرد و پرسی ئێستا سعات چەنە سعات یەکی دوای نیوەڕۆ بوو فەرهاد میرزا تۆی بینی بەڵێ ئاغا ئیشارەتی بۆ کردیت نەخێر ئاغا خۆی تێنەگەیاندم بەڵام کاتێک ڕۆشتنە ناو ئۆتۆمبیلەکەەوە تەماشای کردم وەک ئەوەی پێی خۆش بێت کە ئێوە ئاگاداری گرتنەکەیە بن ڕەجەب نەزانی چیان لە ماڵەکەی دۆزیەوە ڕەجەبوتی من لەسەر خیابانی ڕێی وەستا بوو ماڵی ئەوانیش لە ناوەڕاستی کۆڵانەکەیە نەمزانی ئۆتۆمبیلەکە چیتایە کارێکی زۆر خراپە کردووە زۆر شتیشی لە من تێگازانی ئەی ئێمە بڕارمان نیا کە ئەبێ هەر کەسەوە خەریکی کاری خۆی بێ تازە شتەکە ڕوویەوە بشگرن گوناهی خۆت بە هەر حاڵ ئێستا ئێمە بێ مشورێ بخۆین ئەگەر ئەوراق و شتەکانی تریان دەستکەوت بێ ئەوە هیچ گەردەستیشان نەکەوت بێ دەبێ بزانین لە کوێ دانراون قرار بوو لەم دووسێ ڕۆژە بۆ شوێنێکی تر ببرێن نازانم ئەبێ بۆ کوێیان برد بێت ئەبێ ئێمە دوو شت بزانین یەکەمیان ئەوەیە کە ئەویان بە چ تاوانێ گرتووە دۆمیشان ئەوەیە ئایا ئامێر و هۆیەکانی تری کارکردنمانیان دەست کەوتویان نا اینجا تۆزێک بیری کردەوە و بەڕەجەبی وت بۆ هیچ کوێمە ڕۆبمێنەرەوە باشە بۆ هیچ کوێمە ڕۆ بمێنەرەوە تا بیری لێکەینەوە کاغاڕەجەب لە ژوورەکە چوە دەرێ من وتم ئەتانەوێ بزان کە فەرهاد مێزا چۆن چۆنی گیراوە وتی ئەبێ لە خۆی بپرسین وتم چۆنە دانەوێ لە خۆی بپرسن وتی ئەبێ بە ناوی کەسێکی نزیکیەوەی کە بنێرین بۆ لای بۆ بەندیخانە شتێکم بە بیرە هات وتم ماکان من بۆ بەندیخاناچم تۆ بەڵێ من نا نا نا مەکاری تۆ نییە وتم بۆچی لەبەرەوەی کاری وام لێ ناوشێتەوە ئێوە هەرگیز کارێکی دژوارتان بە من نەسپاردووە قابی لە خوێنی من لە هی ئەوانی تر ئاڵتر بێت وتی مەسلەکە ئەوە نییە ئەمە کارێکی زۆر وردە و نابێ یەکێکی وەکو تۆ بخرێتە مەترسیەوە بۆ کاری تر سوود لە تۆ بینین هەمیشە ئەمەی کردبووە بیان و کاری خەتەرناکی بە من ناسپارد ئایا لەبەر ئەو بوو خۆش شێویستم یان هەر بەڕاستی بە چاوێکی پڕ بایەخترەوە سەیری منیە کرد ئینجاوتی پاشان فرات میرزا تورکە و نابێت تۆ بکەین بە خوشکی فرات میرزا ناونهێنەکەیەتی وتم باشە لە جێی دەستگیران یا ژنی ئەو دامنێن وتی ئەی ئەگەر تۆشیان گرت وتم ئەو دەمە من خۆشحاڵە بم کە بەر بووم جارێکی تر قسەکەی پێ بڕیم گەر تۆ بگیرێیت ئەوەندەی پێناچێ منی شەفوتێنن ئیدی ئەوسا هەرگیز من نابینیتەوە. خۆشەویستان بەشی بیست و شەشەمینی ڕۆمانەکەتان پێشکەشکرا تا ئێوارەیەکی تر و بە یەگەشتنەوەیەکی تر